وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا خوشک و برایانی مسلمانم لە کاتێکدا لە دوێنێکی نزیکدا ماڵئاواییمان لە عیبادەتێک کرد کە خوای پەروەردگار ناوی بردبوو بە ئەیامەم مەعدودات کە وەرزێکی عیبادەت بوو مانگی ڕەمەزان بوو بەڵام دواتر خوای پەروەردگار بە وەرزێکی نوێی عیبادەت مژدە و خەڵاتمان پێدەدا و دەفەرموێت ئێوە لە پێشوازی ڕۆژانێکی دیکەدان کە هەر پەروەردگار دەفەرموێ ئەیامە مەعلومات ڕۆژانێکن کە خوای پەروەردگار ڕێز و پایەی تایبەتی پێبەخشیون ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم گوێبیست و بۆن و شنەبایەکی خۆشی عیبادەت هەست پێ دەکەین وەرزێکی نوێی عیبادەت وا خەریکە پێمان دەگا و خەریکە هەنگاو دەنینە ناوی یەکێک لە تایبەتمەندیەکانی ڕەحمەتی خوای میهرەبان بۆ ئومەتی محەممەد المستەفا صلی الله تعالی عليه وسلم بریتیە لەوەی کە زوو زوو وەرزی نوێی عیبادەت و تاقیگە و خولی تایبەتمان پێ دەبینێ هەتاوەکو هەنگاو نانمان بۆ خوای پەروەردگار هەنگاو نانێک بێت کە نزیک بینەوە لە ڕەحمەتی خوای میهرەبان خوای پەروەردگار ئەو زاتەیە کە خۆی خالقی تەواوی مەخلوقاتە و هەر زاتی تاکی پاکی ئەڵڵاشە بڕیارەکانی بۆ ڕێزدارکردنی کاتەکان و کارەکان و شوێنەکان وەرگیراوە خوای پەروەردگارمان ئەو زاتەیە کە خۆی دەفەرموێ وەڕەبووک یەخلق ما یەشاء وەیەختار خالقی تەواوی مەخلوقات ئەڵڵایە بەس ئەویشە ئیختیار و بڕیاری پەسەندکردنی کار و عیبادەت و شوێن و کەسانێک دەدات ذاتی ئەڵڵاه بڕیاری فەرمووە لە نێو تەواوی دروستکراوەکانیدا لە نێو حەوت ئاسماندا بڕیاری ڕب العالمینە کە ئیختیاری ئاسمانی حەوتەمی کردووە و عەرشی خۆی لێیە بەهەشتی لێیە بەیت المەعموری لێیە هەر بڕیاری خوای میهرەبانە دوانزە مانگ بۆ مرۆڤایەتی خەلق دەکات لە نێوەندی ئەم دوانزە مانگەدا چواریان پێی دەوترێ ئەشهور الحرم ئەو مانگانەی کە تەواو ڕێزدارن و یاساکانی مرۆڤ دەبێت تەواو تیایدا پارێزراو بێ هەر بڕیاری پەسەندکراوی خوای میهرەبانە لە نێو تەواوی دروستکراوەکانیدا پێغەمبەران هەڵدەبژێرێ و مرۆڤیش دەکا بە خاوەنی سەرزەوی لە نێو پێغەمبەراندا ئولول عەزم هەڵدەبژێرێ لە نێو ئولول عەزمدا دوو پێغەمبەر بە خەلیل و خۆشەویستی خۆی ئەویش سەیدنا محەممەد و سەیدنا ئیبراهیمە هەڵدەبژێرێ هەر بڕیاری خوای میهرەبانە لە نێو تەواوی پێغەمبەرانیشدا کوڕە گەورە و نازدارەکەی نێو پێغەمبەران و تەواوی مرۆڤایەتی محەممەد المستەفای عەلەیهی سەلات وەسەلام بەڵێ بڕیاری خوای میهرەبانە ڕەمەزان جیا دەکاتەوە بڕیاری خوای میهرەبانە لە نێو هەفتەدا جمعە دەکا بە سەردار و گەورەی ڕۆژانی جمعە هەر بڕیاری خوای میهرەبانە لە ڕۆژی جومعەدا سەعاتێک لە کۆتا ساتەکانی ڕۆژدا دوعای تیاگیرا دەبێ هەر بڕیاری خوای میهرەبانە لە ڕەمەزاندا شەوانی قەدر ڕێزدار دەکات بڕیاری خوای میهرەبانە و هەنگاو هەڵدەگرین و دەچینە ناوی ئەو ڕۆژانەی کە پەروەردگار دەفەرموێ والفجر وليال عشر والشفع والوتر بەڵێ بەرەبەیانێکی نوێ لە دوای مردن زیندووبوونەوە لە دوای خاوبوون گورج و گۆڵ بوونەوە لە دوای پیسبوون پاکبوونەوە لە دوای سستی و تەمەڵی بەرەو وەرزێکی نوێی عیبادەت هەنگاو هەڵدەگرین کە خوای پەروەردگار سوێندی پێدەخوات لە قورئاندا و بەڵکو دەڕۆژ خوای پەروەردگار و دەشەوی تایبەتی دیکە وەک خولێک بۆ بەرزبوونەوە و پاکبوونەوە بە ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم دەبەخشێ کە ڕۆژانی عشری ذی الحجەیە ئەو ڕۆژانەی کە ئەفضل و ئەیامی دنیا ڕێزدارترین ڕۆژ لای خوای میهرەبان بریتیە لە ئەیام العشر عشری ذی الحجەیە بە کوردەواری نۆمینەی حاجیانە دە ڕۆژی سەرەتای مانگی ذی الحجەیە کە مەوسم و عیبادەتێکی زۆر گەورە لەلایەنی خوای پەروەردگارەوە فرسەتێکە و دەبەخشرێ بە ئوممەتی ڕەسول الله صلی الله تعالی علیه وسلم مسلمانانی ئازیز جگە لە قورآن رسول الله باسی گەورەی دە ڕۆژی عشری ذی الحجەمان بۆ دەکات لە فەرمودەیەکی صحیحدا خۆشەویستمان دەفەرموێت ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام خۆشەویستمان دەفەرموێت هیچ ڕۆژێک نییە لە تەواوی دوانزە مانگ و لە تەواوی ساڵدا یەکسان بێ خۆشەویست بێ لای خوای میهرەبان کردەوەکان تیایدا هێندەی ئەم دە ڕۆژە لە فەرمودەیەکی دیکەدا لە بری ئەحەبو دەفەرموێ ئەعظەمو لە فەرمودەیەکی دیکەدا دەفەرموێ ئەزکا تەواوی فەرمودەکان صحیحن لەلایەنی شێخی ئەلبانیش ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ لە سیلسیلە و لە صحاحی خۆیدا هێناویەتی ئێمە هەنگاو هەڵدەگرین بۆ چوونە ناو ئەو ڕۆژانەی کە پێخەمبەری ئازیزمان پرسیاریان لێکرد ئەی خۆشەویست و نوری چاوان حەتا جیهادکردن لە پێناوی خوای پەروەردگارە هێندەی کردار و عیبادەتکردن لەم دە ڕۆژەدا گەورەتر نییە لە وەڵامدا بە زمانێکی فەسیح و سەریح فەرمی وەلەل جیهاد و فی سەبیل الله بەڵێ جیهادکردن لە پێناوی خوای پەروەردگاریشدا هێندەی عیبادەتکردن و کاری چاکەکردن لەم دە ڕۆژەدا گەورە نییە ئیلا پیاوێک مسلمانێک بچێ بۆ جیهاد بە نەفسی بە تەواوی ماڵی ماڵەکەی دابنێ و نەفسیشی بەخوای پەروەردگار ببەخشێ مەگەر ئەو کەسە پاداشتی زیاتر بێ لەو کەسەی کە عیبادەت دەکات لە دەی ذی الحجە و ڕۆژانی سەرەتای عەشری ذی الحجەدا بەڵێ پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم هانمان دەدات کە ئێمە لەم دە ڕۆژەدا بتوانین باشترین کردار ئەنجام بین فەرمودەکەی خۆشەویست و نوری چاومان دەفەرموێت ما من ئەیامین العمل الصالح نافەرموێ دیاری نەکردووە یەک جۆر لە عیبادەت بەڵکو هەموو جۆرەکانی عیبادەت تەواوی جۆرەکانی عملی صالح هەموو لە خۆ بگرن چونکە ئەم دە ڕۆژە ڕۆژانێکە و تا ساڵێکی دیکە بەم گەورەییە دووبارە نابێتەوە و نایەتەوە بەردەستان یان کێ دەڵێ ئێوە دەگەنەوە بە ئەو دە ڕۆژە بەڵکو خۆشەویست هانمان دەدات ئێستا دوای ئەوەی کە زانیمان گەورەترین ڕۆژەکانی ساڵ و هەنگاو دەنینە ناوی لە سبەینێوە چی بکەین چۆن بینتیایدا یەکەمین خاڵ پێویستە هەموو لایەکمان بزانین ڕۆژانێکی نوێ وەرزێکی نوێ نیەتێکی نوێی دەوێ بەرنامە و پلانێکی نوێی دەوێ خۆ ساخکردنەوەیەکی نوێی دەوێ نەخشەسازیەکی نوێی دەوێ باشترین نەخشەسازی بۆ چوونە ناوی ڕۆژانی عشری ذیل حجە بریتە لە تەوبە و گەڕانەوە بریتە لە خۆ یەک لاکردنەوە بریتە لە تەوبەکردن لە هەموو جۆرەکانی گوناه و تاوان تەوبەکردن لە سستی و تەمەڵی لە عیبادەتەکان تەوبەکردن لە هەر زوڵم و ستەمێک کە ئینسان دەیکات ئەو تەوبەیەی کە خوای پەروەردگار داوا لە پێغەمبەر و لە ئومەتەکەی دەکات یا ئەیها الذین ئامنوا توبوا الی الله بگەرێنەوە بۆ لای خوای پەروەردگار ئەو تەوبەیەی کە خوای پەروەردگار دەفەرموێ ومن لم يتب فأولئك هم الظالمون ئەگەر تەوبەکار نەبی گومان ستەمکاری گومان نییە لەوەی کە لە ڕیزی ستەمکاراندای ئەو تەوبەیەی کە پێغەمبەری ئازیز و نوری چاومان بەو هەموو عیبادەتەوە ڕۆژی حەفتا جار و سەد جار دەیفەرموو ئەستەغفر الله وئەتوب ئیلیک باشترین پێشوازی بریتییە لە تەوبەکردن بەڵام تەوبەکردن بە هەموو جۆرەکانیەوە و تەوبەکردن لە هەر هەڵە و گوناهێکە هەیە خاڵی دووەم پێویستە هەموو لایەکمان بزانین کە باشترین کار و کردار لەم مانگەدا بریتیە لەوەی کە خوای پەروەردگار دەفەرمێ فەلا تەظلیم و زوڵمی تێدا مەکەن ستەمی تێدا مەکەن گەورەترین زوڵم بریتیە لە شەریک بۆ خوای پەروەردگار قەراردان بریتیە لە پشتبەستن بە غەیری خوا سوێن خواردن بە غەیری خوای پەروەردگار داواکردن لە غەیری خوای پەروەردگار هانا و هانا و ئومێدبوون بە غەیری خوای پەروەردگار گەورەترین ظلم بریتیە لە بەزاندنی سنووری خوای پەروەردگار خوای پەروەردگار دەفەرمێ لەو چوار مانگە و لە مانگی حەجدا بە تایبەتی زوڵم مەکەن ستەم مەکەن لە خۆتان لە ماڵ و منداڵتان لە دایک و باوکتان لە دراوسێتان لە کەسابەت و بازارتانە لە هەموو بوارەکانتانە زوڵم مەکەن ئەی پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم چیمان پێ دەفەرموێ سبحان اللە، الحمد للە، اللە اکبر ئەنجام بەن. موسڵمانانی ئازیز لێرەوە پلان و بەرنمەیەک بۆ تەواوی مسلمانان عرض دەکەین هەتاوەکو بتوانین زمانمان بیرمان ماڵمان کەسابەتمان بەم نەخشەیەی محەممەد صلى الله تعالى عليه وسلم بنەخشێنین کە پێغەمبەری خوا عليه سەلات وسلام دەفەرمێ فەئەکثیرو لێرەدا سەرنجتان ڕادەکێشم وەکو ئیمامی ئیبن و عەباس دەفەرموێ یەک عیبادەت هەیە سنووردار نەبێ لە ئاینی پیرۆزی ئیسلامە ئەویش بریتیە لە عیبادەتی ذیکر و تەسبیحات و یادی خوای پەروەردگار کردن ئەو عیبادەتەی کە لە دوای نوێژی جمعە خوا دەفەرمێ ذیکر بکەن لە دوای حەج و لە مەشعر الحرام و لە دوای تەواف و سەرتاشین هەر ذیکر بکەن لە جیهاد و لە دوای جیهادا هەر ذیکر بکەن لە دوای مانگی ڕەمەزان هەر ذیکر بکەن ئەو ذیکرەی کە خوای پەروەردگار دەفەرموێ یا ئەیها الذین آمنوا اذکروا الله بەڵام ذیکرا کەثیرا مسلمانانی ئازیز بۆ چارەسەری نەخۆشیەکان بۆ سوکردنی قەیرانەکان بۆ بار سوچی هەموو لایەکمان بۆ ئاسوودەیی ماڵە هەژارەکان ذکر شیفایە ذکر عیلاجە ذکر دەرفەت و هەلێکی زۆر باشە مسلمانان ئاسوودەیی پێدەبەخشێت ذکر ئەو عیبادەتەیە کە پێغەمبەرمان دەفەرموێ یەکەمینیان لا إله إلا الله ئایا لا إله إلا الله من ناسیوە کە پەیامی هەموو پێغەمبەرانە وەسیەتی تەواوی پێغەمبەران وەک نوح پێغەمبەر دەفەرمێ ئەی کوڕەکەم دەست بگرە بە لا ئیلاهە ئیلا اللەوە ئایا دەزانی حەوت ئاسمان و زەویەکان گەر لە تای ترازو یەکدا بێ لا ئیلاهە ئیلا اللە بە تەنها لە تای ترازو یەکدا بێ ئەمە قورسترە لا إله إلا الله خوای پەروەردگار فەرمان دەکا و دەفەرمێ فعلم أنه لا إله إلا الله بۆیە ئەفضل الذکری لا إله إلا الله گەورەترین ذکر بریتیە لە لا إله إلا الله دەرگاکانی بەهشت ناکرێتەوە بۆ هیچ کەسێ بێ ئەوەی خاوەنی کلیلی لا إله إلا الله بێت هیچ کەسێت هەنگاو نانێت ناچێتە بەهشتەوە هەتاوەکو لا ئیلاهە ئیلا اللە لە دڵ و لە زمان و لە ناخ و لە کرداریدا جێگیر نەبێ و ڕەنگی نەدابێتەوە پاشان فەرمووی ئەڵڵاه ئەکبەر زۆر بکەن گەنجە خۆشەویستەکان براکانی ئەبوو هورەیرە و ئیبن و عمار ئەبوو هورەیرە و ئیبن و عمار لەم دە ڕۆژەدا بازاڕی مەدینە و لە هەر جێگایەک بووبن یەک پارچە دەنگی ئەڵڵاه ئەکبەر ئەڵڵاه ئەکبەر بەڵێ زیندووکردنەوەی ئەم سونەتەی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم کاسبکاران خاوەن شۆفێرەکان خاوەن دوکانەکان هەموو لایەک پێویستە ماڵ و بازار و سرجەم کوچە و کۆڵانی شار و وڵاتمان پڕکەین لە ذکر و لە تەسبیحات و یاد و سەنا و سپاس بۆ خوای میهرەبان لەو ڕۆژانەی کە خۆشەویستن لای خوای میهرەبان بەڵێ دواتر فەرمووی بڵێن الحمد لله الحمد لله بەڵێ الحمد لله رب العالمین ئەو ذکر و دعا گەورەیە کە پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی عليه وسلم دەفەرموێ احب الكلام بعد القرآن خۆشەویسترین وشە لە دوای قورئانەوە بریتیە لە چوار وشە الحمد لله سبحان الله الله اکبر لا إله إلا الله بەتایبەتی لەسەر الحمد لله دەفەرموێت هەر کەسێ بڵێ صد جار بڵێ من قال الحمد لله صد جار بڵێ الحمد لله وەک ئەوە وایە صد ئەسپی بە تەواوی ئامادەکاریەکانەوە بەخشی بێ بە پێغەمبەری ئازیز و غەزای پێکرد بێ ئەو سەحابە ئازیزانە بڵێ الحمد لله ئەو عیبادەتەیە کە کاتێک من و تۆ لە نوێژەکانا دەڵێن الحمد لله رب العالمین خوای پەروەردگار دەفەرموێ حەمیدەنی عەبدی عەبدەکەم سوپاسی کردم بۆیە ئێمە ئومەتی پێغەمبەرێکین کە ناوی محەممەدە و ناوی ئەحمەدە وەک تۆمار کراوە ئەحمەد عەبدی المختار و ئومەته الحمادون ئومەتی رسول الله صلی الله تعالی عليه وسلم بەچی ناسراوە بەوەی کە وەک پێغەمبەری ئازیز سەری زۆری تکرار دەکردەوە لە سەحابەکان دەیفەرموو کەیفە حالوک کەیفە حالوکم چۆنن چۆنن هەتاوەکو لە وەڵامدا دەیانوت لەگەڵ تۆدا هەمووان پێکەوە الحمد لله على كل حال الحمد لله تتم الصالحات بەڵێ ئێمە ئومەتێکین پێویستە لە نەخۆشیدا لە ناخۆشیدا لە هەبوونی منداڵ و لە نەبوونی منداڵ لە هەبوونی پارە و لە قەرزاریدا لە ئاسوودەیی و لە هەموو کاتەکاندا هەر بڵێن الحمدللە الحمدللە چونکە پێغەمبەرەکەمان دەفەرموێت لیوائێکم هەیە پێی دەوترێ لیوا الحەمد ئاڵای حەمد ئادەم لەژێر ئەو لیوایەدایە ئەی ئومەتی ڕسول الله گەر بمانەوێ بچینە ژێر ئاڵا و بەیداخی ڕسول الله دەبا لە ئێستەوە زۆر خاوەنی ئەم ذیکرانە بین بەتایبەتی الحمدللە هەم ذیکرە و هەم شوکرە نیشانەی سوپاسگوزاریە نیشانەی وەفایە وقلیل من عبادی الشکور دەبا لەو بەندە کەمانە بین کە شکرانە بژێری تەواوی نیعمەتەکانی خوای میهرەبان دەکەین بەڵێ مسلمانانی ئازیز زۆر فرسەتێکی گەورەیە کە بتوانین لەم دە ڕۆژەدا زمانمان تەڕ بێ بە یاد و بە تەسبیحاتی خوای میهرەبان وەفی ذلکە فەلیەتەنافەسی المتنافسون پێغەمبەرمان صلی الله تعالی علیه وسلم ڕێنماییمان دەکات لە ڕوانگەی ئەم ئاەتەی قورآانەوە کە ئێمە وەرن با منافەسە بکەین لەسەر ئەعمالی صالح نوێژەکانمان لە مزگەوتا و لە کاتی خۆیدا بکەین لەگەڵ نوێژە فەرزەکان لە پێشی هەموو نوێژە فەرزەکان و پاشی هەموو نوێژە فەرزەکان سنەتەکان ئەنجام بین نەک دوو ڕکات بەڵکو چوار ڕکات گەر بمانەوێ ئەعمالی صالح لە تەواوی نوێژەکانا جێبەجێ بکەین ڕۆژانە پێغەمبەرمان دەفەرمێ گەر دەتەوێ لە غافلان ئەژمار نەکرێی دوور کاتی چێشتەنگاوکە گەر دەتەوێ لە عابیدین بی چوار کات نوێژی چێشتەنگاو کە گەر دەتەوێ لە قانی تین بی شەش ڕکات و هەشت ڕکات نوێژ بکە خوشک و برای مسلمانم سەلات و تەسبیح سیلەی ڕەحم نوێژ ذکر و تەسبیحات سەڵاواتدان لەسەر پێخەمبەری ئازیز چاکەکردن لەگەڵ دایک و باوک چاکەکردن لەگەڵ دراوسێ باشبوون بۆ هەژاران بەخشین و خێرکردن هەموو جۆرەکانی چاکەکردن فرسەتە لە نێو چاکەکاندا عیبادەتێک کە پێغەمبەری ئازیزمان بۆ خۆی کردوویەتی وەک شێخی ئەلبانی هێناوێتی دەفەرموێ ڕسول الله نۆ ڕۆژ بە ڕۆژوو بووە کە ناومان لێناوە نۆمینەی حاجیان وەک لە صحیحی ئەلبانیدا هاتووە فەرموودەکە بۆیە بە ڕۆژوو بوون لەم قەیرانەدا لەم کاسە خاڵی و گیرفان بەتاڵیەدا لەم پلەی گەرمایەدا ان شاء الله ئەو ڕۆژۆیە کە ڕسول الله دەفەرموێ من صام یوما فی سبیل الله گەر ڕۆژێ لەبەر خاتری خوای پەروەردگار بە ڕۆژوو بی حەفتا پاییز ڕوت لە ئاگرەوە هەر دوورە بێ دەمش دەبێ ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم با دڵمان خۆشکەین بەم عیبادەتانە و لەم وەرزی نوێی عیبادەتەدا توێشووی قیامەتمان پڕ بکەین ورن با قەیرانەکان لەبیرکەین وەرن توخوا شاشەکان با داخەین وەرن ئیتر دڵمان پڕ بوو گوێمان کاس بوو هەواڵی سیاسەت و سیاسی درۆ و هەواڵی ناخۆش و بەپەلە و هەواڵ و گرفت و قەیرانەکان باوەلانین بەخوا نە خزمەت بە دینمانەکە نە بە دنیامان دەکا بەڵکو بەڕاستی سیاسەتی درۆ و سیاسیینی درۆزن و بێڕەحم و دوور لە ڕەحمی خوای پەروەردگار و دوور لە هەست و مەشاعیری ئەو ئومەتەیە جێگای خۆیەتی لە دڵمان لە شاشەکانمان تەواو دووریان خەینەوە چونکە ئەوانە بەڕاستی وەک ڕەحم بە دنیای خۆیان ناکەن ڕەحم بە هەژاران ناکەن ڕەحم بە قیامەتی کەسمان ناکەن چونکە بەڕاستی ئەوانە هیچ ڕەحم و سۆز و بەزەیەک نە بۆ خوا نە بۆ قیامەت نە بۆ ئینسانیەت نە بۆ قەومیەت لە دڵیانە نەماوە جێگای خۆیەتی ئومەتی ڕسول اللهش ئەوانی یەک جار ئیهمالکە بۆ کۆتا جار ئەوەی ڕەحم بە ئومەت نەکە لە دڵی ئومەتی ڕسول اللهدا نابێ جێگەی بێتەوە بەڵێ ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم فرسەتە هەموو جۆرەکانی عیبادەت ورن بە هەموو لایەکمان لەم دە ڕۆژەدا بتوانین خوای پەروەردگار لە خۆمان ڕازی کەین حدودەکان بپارێزین خوای پەروەردگار دەفەمێ وە تیلکە حدود الله حدودەکانی خوای پەروەردگار بە خراپە نزیکی مەکەونەوە فلا تقربوها فلا تعتدوها مەیبەزێنن دایکان و خوشکانی مسلمانم خۆداپۆشین و حیجابکردن بە تایبەتی لەم دە ڕۆژەدا ئەو خوشکەیەی بڕیاری حیجاب با بۆ کۆتا جار دڵنیابێ پاداشتی وەکو پێشتر و دواتر نییە ئەو کەسەی دوور بووە لە مزگەوت و کەمتەرخەم بووە لە نوێژ و لە عیبادەت ئەو کەسەی بێ ڕێزی بەرامبەر بە دایک و باوکی کردووە ئێستا کاتی تەوبە و کاتی چاکەکردن و کاتی سیلەی ڕەحم و کاتی لاکردنەوە لە هەژارانە کاتی ئەوەیە کە وەک پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم دەیفەرموو لە ڕۆژێکی ئاوهادا کێ دەیەوێ نزیک بێتەوە لە خوای پەروەردگار وەسجود وەقتەریب سوژدە بەرێ کێ دەیەوێ ئەنجامی عیبادەتێک بات کە تەنها و تەنها لە جەژنی قوربانا دەکرێ فەرمووی با ئێستا پێشەوی بچێتە ناو عەشری ذی الحجەوە مووی بەرسمێڵی لابات مووی گیانی لابات نینۆکەکانی بکات بۆ ئەوەی لەو دە ڕۆژەدا دەستکاری خۆی نەکات بەڵکو لەگەڵ خوای پەروەردگارە لە مناجات و لە عیبادەتا بێ و خۆی ساز و ئامادە بکات بۆ عیبادەتێک کە پەروەردگارمان دەفەرموێ فەصلی لربکە وەنحەڕ عیبادەتی قوربانی کردن و قوربانی کردنە بۆ ڕەزامەندی خوای پەروەردگار و بۆ ئاسوودەیی بۆ هەژاران مسلمانانی بەڕێز کۆتا پەیامم هەر پاداشتی خێر زۆر نییە بەڵکو گوناهکردن سزاکەی زۆر خەتەرە سەحابە ئازیزەکان ئاگادارمان دەکەنەوە لەوەی کە دەفەرموون، لە تاوان تاوانتر و لە گوناه گەورەتر بریتییە لەوەی کە تامەزرۆی گەشتن بە گوناه بی، لە بیری گوناهدا بی، شانازی بە گوناهەوە بکەی، خەفەت بۆ لە دەستچوونی گوناه بخۆی، ئەمە لە تاوانەکە و لە گوناهەکە زیاترە. سەحابە ئازیزەکان دەفەرموون، ئێمە ئاوا مامەڵەمان دەکرد. نەمان دەپرسی شرکی گەورەیە یان بچووک گوناهی گەورەیە یان بچووک بەڵکو بێ ئەمری کێ دەکەی فەرمانی کێ دەشکێنی ئەوە تێگەشتنی ئێمە بوو دەبا ئێمەش هەموو لایەکمان بتوانین دەممان بە ذکر و بە عیبادەتەوە بێ دەستمان لە بەخشین و چاکەکاریا بێ قاچمان لە سیلەی ڕەحما بێ لە هات و چۆی مزگەوتا بێ لە ختمی قورئاندا بێ لە اعتکافی مزگەوتا بێ ئەی برای مسلمانم ئەو کەسەی کە تامەزرۆی حەج و عمرەی ئەتوانی حەج و عمرەت پاداشتەکەی دەست بکەوێ رسول الله دەفەرمێ دوای نوێژی بەیانی دابنیشە تا خۆر دەکەوێ دوور کات نوێژ بکە ئەجر و پاداشتی تەواو تەواو تەواو حەج و عمرەیەکت بە نسیب دەبێ خوای گەورە حەج لە حاجیانمان قبول کا و بە نسیبی هەموو لایەکمانی بکا و بتوانین لەم مانگەدا بە تایبەتی لەم دە ڕۆژەدا خوای پەروەردگار لە خۆمان ڕازی بکەین خوای بە خاتری اسمی عەظەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت خوای ئاسمانەکان و زەوی موەفەقمان بکەی لەم دە ڕۆژەدا تۆ لە خۆمان ڕازی بکەین خوایە هیدایەتمان بەی بتوانین ئاوەدانی بە ماڵەکانی تۆ ببەخشین خوایە هیدایەتمان بیت تەوفیق لە تۆ دەخوازین یا ئەڵڵاه بتوانین بە ڕۆژوو بین لەبەر ڕەزامەندی تۆ خوای پەروەردگار هیدایەتمان بی یا ئەرحەم الراحمین دەممان بە ذکر و لا إله إلا الله سبحان الله الحمد لله وبه خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە شیفای نەخۆشی ئومەتی ڕسول الله بە خوایە شیفای نەخۆشی ئومەتی ڕسول الله بە خوایە دەرگاکانی خێر لەم میلەتی کوردی مسلمانە بکەرەوە یا الله یا ڕحمان و یا ڕحیم پێش جەژن بەسەر ئەم ئومەتە هەژارەدا بێ خوایە دڵمان خۆشکە ئاشتی و ئاوەدانی لەم وڵاتەدا جێگیرکە خوایە ئەوانەی دۆستی دین و ژینمانن یا الله مۆفەقیان کە خوایە ئەوانەی شەیدای دزینی دین و ئەخلاق و سەروەت و سامانی ئەم وڵاتن خوایە بۆ خاتری ئیسمی عەظەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت گەر شیاوی هیدایەتن خوایە هیدایەتیان بە وەگەرنا یا ئەڵڵاه ڕسوایان کە خوایە ئەوەی تینووە بە برسیەتی ئەم میللەتە خوایە ئەوەی کۆسپە لە بەردەم زەواج و هاوسەرگیری گەنجان لە بەردەم شوکردنی کچەکانمان لە بەردەم هاوسەرگیری بێوەژنەکان و کچە قەورەکانمان خوایە ڕسوایان کە یا رب العالمین